سڵاوی خوای گەورەتان لەسەر بێت خوشک و برایانی مسلمان میوانانی ماڵی خوا لە وتاری ئەمڕۆماندا باسی بابەتێک دەکەین باسی ئەو کەسانە دەکەین کە خاوەنی خۆیان نین بە عەقلی خۆیان بیر ناکەنەوە بە چاوی خۆیان نابینن ئەوانەی کە داگیر کراون ئەوانەی کەوا خاوەنی خۆیان نین و بە کۆیلە کراون لە ژێر ناونیشانی کۆیلایەتی و بە کۆیلەکردن مێژووی کۆیلایەتی مێژوونووسان و زانایان دەفەرمونون زۆر مێژوویەکی دوور و درێژی هەیە زۆرینەی خەڵکی کۆیلە بووە ئەهرامەکانی میسر بە عەبد و کۆیلەکان دروست کراون ئەوەتا کاتێک پێش ئەوەی ئیسلامیش بێت هەروەکو چۆن لە وڵاتی خۆمان چا خواردنەوە ئاساییە ئاوا لە هەموو شار و لادیەکان مەیدە چۆن مەدانی ئاژەڵ فرۆشتن هەیە دوو لە ڕووتان ئاواش مەدانی کۆیلە فرۆشتن هەبووە کۆیلە ئەوەندە زۆر بووە بەندە و کۆیلە و عەبد کە وەکو ئاژەڵ مامەڵەیان لەگەڵ کراوە نەک وەکو مرۆڤ ئەویش بەهۆی ستەمی ستەمکارانی ئەو سەردەمە کە چوون دەورەی شارێکیان گرتووە دەورەی لادەیەکیان گرتووە دەوری گەڕەکێکیان گرتووە و و ماڵەکەیان تاڵان کردوون و کروکچەکانیشیان کردوون بە کۆیلە و عەبد و خزمەتکار یان بەهۆی قەرزاریەوە خەڵکانێک بۆ بە عەبد کاتی خۆی قەرزەکە نەبووە بیداتەوە ئەویش ماوەکەی بۆ درێژ کردوەتەوە و قەرزەکەی لەسەر دووقات کردووە دوای کە هەر نەبووە بیداتەوە کوڕێکی یان کچێکی بردووە کردوێتی بە عەبد و بەندە یان بەهۆی هەژاری و نەداری و نەزانینی ئەو ڕۆژگارانەی زوو بۆیە کاتێکە ئیسلام هات واقعی کۆمەڵگا ڕەوشی کۆمەڵگە کە ئێستا بەناو ڕۆشنبیر و بەناو کۆلکە نووسەرەکان دەڵێن دیڤاکتۆی ئەو کۆمەڵگایە ئەمە کوردیە پەتیەکەی بە حسابی هەندێکیان ئەوە بووە کە بەند و کۆیلە زۆر بووە ئیسلام کە هات چۆن مامەڵە لەگەڵ ئەو واقعەدا بکات خۆ بە شەو ڕۆژێک ناگۆڕێ بۆیە ئیسلام پلە پلە توانی کەوا زاڵ بێت بەسەر ئەو واقعەدا و و عەبد و کۆیلە کەم کاتەوە ئەویش بەوەی کە هەر کەسێ تاوانێکی بکردایە کە زەلامێکی بکوشتایە سەر ڕای ئەوەی کە سڵحیان دەکرد و خوێنەکەی دەدا بێگوت دەبێ فەک و ڕەقەبە و عەبدێکی ڕزگار کەی بۆ چونکە تۆ کەسێکت لە ژیان بێبەش کردووە دەبێ ژیان بکەیتەوە بەبەر کەسێکەدا چونکە کۆیلە بە مردوو حسابە کەسێ بە خێزانەکەی بوو تا لەجێی دایکم و خوشکمی ئێستا شەروایە کە زیهاری پێ دەڵێن دەبێ عەبدێک ڕزگارکە کەسێ سوێندێکی بشکاندایە دەبوو عەبدێک ڕزگارکە زۆرێک لە کەفاڕەتی گوناهەکان بەوە چادەبوو کە بۆ بەندەیەک ڕزگارکا لەگەڵ ئەوەشدا ئیسلام هانی ئەوەی دەدا کە هەر کەسێ بەندەیەک ڕزگارکا خوا لە ئاگری دۆزەخ ڕزگاری دەکا بەندە ڕزگارکردن ئەوەندە خێرە بۆیە ئیسلام بە تەدریجیەن مامەڵەی کرد و بۆ ئەوەی کەوا ئەو شتەکەم کاتەوە و زاڵ بێ بەسەر بەندایەتی و کۆیلایەتیدا لەبەر ئەوە هاتنی ئیسلام هەڵاتنی خۆری ئازادی بوو بۆ مرۆڤەکان و مرۆڤەکانی لە بەندایەتی ڕزگار کرد بۆیە کاتێک کە لە هاوڵانیان دەپرسی ئێوە بۆچی هاتوون ئەوان نان دەگوت ئێمە هاتوین هەر نوێژ و ڕۆژوان بکەین و خەتوتە لێ بکەین لە پاڵی ئەوەدا کە ئەوانە دروشمی ئیسلامێن دەیانفەرموو نا ئێمە هاتووین لنخرج العباد من عبادة العباد إلى عبادة رب العباد سي عمري كري کە لە بەرامبەر ڕۆستەم ئەوتی ڕەبعی کوری عامر فەرمووی ئێمە بۆیە هاتووین بەندەکان ڕزگارکەین لە بەندایەتی بەندەکان لە کۆیلایەتی بۆ بەندایەتی خوای پەروەردگار پەیامی ئیسلام ئەوەیە کە هەموو بەندەکان ئازاد بن، برا یەک بن، تەنها عەبدی خوا بن، بەندە نابێ ببێتە عەبدی عەبدان، پەیامی ئیسلام لنخرج العباد بۆ ئەوەی عەبدەکان ڕزگار کەین دەریان کەین من عبادة العباد لە بەندایەتی بەندەکان بۆ بەندایەتی خوای پەروەردگار ئەوەش لە مێژووی ئیسلامدا بە عەمەلی سەلمێنراوە زۆر هەروەکو لە سەردەمی ئیمامی عومەرا کە زۆر بیستوتانە کە والی میسر عەمری کوڕی عاس کوڕەکەی ئەو لە قیبتیەکی دابوو بە زوڵم و بەناحەق قیبتیەکە مسلمانیش نەبوو چوش کاتی لای ئیمامی عومەر کرد ئیمامی عومەر خەلیفەی ئەو کاتێ مسلمانان فەرمووی، متى استعبدتم الناس وقد ولدتهم امهاتهم احرارا، ئەوە کەی خەڵکتان کردووە بە کۆیلە لە کاتێکدا خەڵکی بە ئازادی لەدایک بوون؟ ئا ئەوەیە بەڕاستی هاتنی ئیسلام ڕزگارکردنی چەوساوەکان بوو، ئازادی بوو بە بەندە و کۆیلەکان، نەک ڕۆژی بیست و هەشتی سێ کە هەموو ساڵێ دانراوە بە ڕۆژی بە ڕۆژی جیهانی نەهێشتنی بازرگانی بە کۆیلەکانەوە بەڵکو هاتنی ئیسلام 1435 ساڵە بڕیاردراوە کە دەبێت کۆیلە نەمێنێ و ئازاد بکرێت ئەو قسانەی کە ئێمەش دەیکەین ئەوە هونەری نییە کە ئێمە بەدینی خۆمان هەڵا بڵین والفضل ما شهدت به الاعداء گەورەی ئەوەیە کە دوژمنان شایەتیت بۆ بدەن مایکل هارت کە کتێبێکی داناوە ناوی سەد کەسی نووسیوە کە ئەوانە سەرتۆپی مرۆڤایەتین کە پیاوە گەورەکانن ناوی محەممەدی بە یەکەم کەس نووسیوە سەل الله عليه وسلم یەکەم کەس ناوی ئەوی داناوە بۆچی ناوی ئەوی داناوە لەبەر ئەوەی دەڵێ ناکرێ ڕۆڵی ئەو محەممەدە دەوری ئەو محەممەدە فەرامۆش بکرێ لە ئازادکردن و ڕزگارکردنی بەندەکان لە هێنانی ئازادی بۆ مرۆڤەکان ئەوە چێوا دەڵێ مایکل هار مایکل هار چێە زانایەکی بەناوبانگی سەدەی بیستەمی ڕۆژئاوایە، خاوەنی چوار دکتۆرایە، مەسیحیشە. ئەو پیاوە وا دەڵێت. ئێمە زۆر بیستومانە وەڵا لە کتێبی المیات الاوائیلدا مایکل هار ناوی محەممەدی بە یەکەم کەس داناوە، بەڵام ناڵێین بۆ ئەوی هەڵبژاردووە، لەبەر ئەوەی دەڵێن ناکرێ فەرامۆش بکرێ ڕۆڵی ئەو پیاوە کە هاتووە چۆن مرۆڤەکانی ڕزگا کردووە و بەندە و کۆیلەی نەهێشتووە ئەوجا لە ڕیزبەندی پەنجا و یەکەمیندا ناوی ئیمام عومەریش هێناوە لەبەرەوەی ئیمامی عومەر خەلیفە بۆ خۆی بەندەی دەکری و ئازادی دەکرد و لە سەردەمی ئەویشدا دیکتاتۆرەکان و تاکڕەوەکان و زاڵمەکان لوتیان شکا ئەوجا لە ڕیزبەندی ئەوانیشدا ئەبراهام لینکۆڵنی هێناوە کە یەکێک بووە لە سەرکردەکانی ئەمریکا و بڕوای بە ئازادی هەبووە لەبەر ئەوە لە ساڵی هەزار و هەشت سەد و شەست و دوو تیرۆریان کرد چونکە ئەوان ئەوەی لەگەڵ خۆیان نەبێ ئازاد نیە و دیموکراسی خواز نیە ئەوان ئەوانن کە هیندە سوورەکانن هەموو قەتڵ و عام کرد و ئەو پیاوەی کە لەنایاندا هەڵکەوت ئەویشان تیرۆر کرد لەبەر ئەوەی بڕای بە ئازادی مرۆڤەکان هەبوو بۆیە بەڕێزەکان مێمە کە باسی کۆیلاتی دەکەین ئەوە تا دکتۆر علی شریعەتی دەڵێ هەروەکو چۆن پێنج فەرزەی نوێش پێناسە و هەویەی ئینسانی موسڵمانە و زۆر پێویستە لە بەرامبەریشدا بۆ چێژ وەرگرتن لەوە پێنج شتی زۆر زەرور و پێویستمان هەیە نان و ئازادی علم دین خۆشەویستی ئەو پێنجە نان و ئازادی وەکو دوو باڵی باڵندە وایە تەیر بە یەک باڵ نافڕێت ئینسان دەبێت پێویستە نان و ئازادی هەبێت کە نانی هەبوو تێر بوو و دەبێت ئازادیش بێت چونکە هەر کامیان نەبێت ژیان نقصانە خەڵکێک هەیە ئازادە بەڵام برسیە ژیانی نقصانە خەڵکێک هەیە تێرە بەڵام کۆیلەیە خاوەنی خۆی نییە ئەوەش بەڕاستی بەژیان حساب ناکرێت خەڵکێک هەبوو ئازاد بوو بەڵام لە برسان خۆی کرد بە کۆیلە خۆی فرۆشت بۆ تۆزێ معاش و موچە و خەڵات و بەرات لە برسان لە ناچاری خەڵکێکیش هەبوو لە پێناوی ئازادیدا خۆیدا بەکوشت بۆیە نان و ئازادی زۆر پێویستن بۆ مرۆڤەکان دوو سێمینیشان علم علم زۆر زۆر پێویستە تۆ کە نان و ئازادیت هەبوو تێر بووی و ئازاد بووی پێویستە علمت هەبێ شارەزابی ئەها لە ئەوروپای کە نان و ئازادی هەیە خوێنکار و قوتابی سەرکەوتووە بۆ؟ چونکە ئەو بەشە هەڵدەبژێرێت کە بۆ خۆی حەزی لێیەتی بەڵام لێرە دەماشا دەکەی ئەو بەشەی بۆ دەردەچێ ئەو قوتابیە کە ڕقی لێیەتی بۆیە لە خوێندنەکە سەرکەوتوو نابێت عەبدوڕەحمان منیتیش دەڵێ نەزانی و جەهالەت دیوی دووەمی کۆیلایەتیە یعنی ئینسانەکان بە زۆری کە دەکرێن بە کۆیلە لەبەر نەزانیانە لەبەر نەشارەزایانە سێمیشیان تۆ ئەگەر عیلم و نان و ئازاریت هەبوو عیلمت نەبوو ئەوە بەڕاستی تێدەکەوی چوارەمینیان لە پێویستیەکانی بۆ مرۆڤ دین کاتێکە نانی ئازادیت هەبوو تێر بووی ئازاد بووی عیلمیشت هەبوو بەڵام دینت نەبوو ئەوە ئەو کاتە خەتەرە ی وا هەیە کە تێر بوو مەغرور دەبێ ئەها خەڵک دەکوژێ زوڵم دەکا یان ئەگە عیلمت هەبوو دینت نەبوو ئەو عیلمەی بەکاردێنێ بە چەکی کۆکوش خەڵکی پێ لە ناو دەبا ئەو عیلمەی بەکاردێنێ بە دەرمانی خەسەخانەی خەڵکی پێ دەکوژێ بە دەرمانی ئێکسپایر بە خواردنی ئێکسپایر ئەها ئەم هەموو تەکنۆلۆژیا و عیلمە هەیە ئێستا خەڵک بەختەوەر نییە بۆ لەبەرەوەی دینی لەگەڵ نییە لەبەرەوەی لە خوا ناترسن چونکە دین ناخت بەختەوەر دەکا دین بەو مەعنایەش کە ناڵێ نە زوڵم کەی نە زوڵمت لێ بکرێ لا ضرر ولا ضرار بۆیە وڵاتانی ڕۆژئاوا و ئەوروپا نانیان هەیە ئازادیان هەیە عیلمیان هەیە بەڵام چونکە خاوەنی ئەو دینە نین چونکە لە خوا ناترسن بەردەوام دەستدرێژکار و زاڵ مستەم دەکەن زوڵم مستەم دەکەن پاشان خاڵی چوار پێنجەمیان دوای ئەوەی کە تۆ نانت هەبوو ئازادیت هەبوو عیلمت هەبوو ئەمانە زۆر چاکن دینیشت هەبوو بەڵام ئەو چوارانە لەگەڵ ئەو چوارانە پێویستە پێنجەمیشی لەگەڵ بێ کە خۆشەویستیە ئەگەر خۆشەویستی نەبوو ئەوانە ڕۆڵی خۆیان نابینن ئەوانە ئەو چێژیان لێ نابینی چۆن یعنی تۆی نوێژ خوێن ئەگەر خۆشەویستیت نەبێ بۆ نوێژەکە دەڵێ دەی خوا مامۆستا زوو لێ بێتەوە خوا زوو سەلام باتەوە خوا لۆ زوو لە مزگەوت دەرچینە ها ئەگەر خۆشەویستیت نەبێ بۆ ڕەمەزان دەڵێ خوا زوو لە کۆڵ بێتەوە ئەگەر خۆشەویستیت نەبێ ها بۆ خزم و کەس و کار و برایەتەکە هیچ لەزە لە ژیاندا نەماوە تەماشاکەن ئەگەر خۆشەویستی نەبێ بۆ کوردستانەکەت ئامادەنی لە خزمەت خاکەکەت دابی دەڵێ کورد هەر بۆ معاشەکەی بۆ موچەیە بخۆتەوە بۆیە دەبێت لەگەڵ هەموو ئەوانەدا خۆشەویستی هەبێت ئەو جا ئینسان دەتوانێت بەڕاستی لە کۆیلاتی ڕزگاری بێت ئەوەی ئێستا باسمان کرد هەمووی مێژوو بوو ڕابرد لەوانەیە بڵێ مێژووە کۆتایی هات بەڵام مشکیلەکەمان کۆیلایەتی ئەم سەردەمەیە مشکیلەکەمان عەبدایەتی و بەندایەتی و کۆیلایەتی سەردەمە ئەمە بەڕاستی جێگەی خەمە بۆ نمونە یەکەم لە کۆیلایەتی سەردەم ستەمی ستەمکاران زاڵمان و ستەمکاران خەڵکیان کردووە بە کۆیلە دەبێ وریا بین تەماشاکەن کە کیشوەری ئەمریکا کاتی خۆی کە دۆزرایەوە لە ساڵی 1493 لەلایەن کریستۆفەر کۆڵۆمبس لەو کاتەوە تا هاتنی لینکۆڵن لە جیهاندا دوانزە ملیۆن کەس کراون بە کۆیلە و هەروەها دوای ئەبراهام لینکۆڵنیش هەتاوەکو هاتنی بۆشی کوڕ ساڵی 2020 ملیۆن کەس لە جیهاندا کراوە بە کۆیلە کتێبی بازرگانی کۆیلەکان تەماشاکەن باشە بەڕێزەکانم ئەمە کۆیلایەتی سەردەمە لە کاتێکدا دروشمەکان زۆر جوانن دووەم لە کۆیلایەتی عەبدە و کۆیلەی دینار و درهەم خەڵکێکمان هەیە بووە بە بەندەی پوڵ و پارە لە شوێ پارەی لێبێ ئەوە لەوەیە گوێی لێنی حەیای دەچێ دینی دەڕوا شخصیەتی دەڕوا نەفسی نەزما چییە چییە بەس پارە هەبێت لەو لای بندیوارە لەو لای بەناحەق خانانشین کراوە لەو لای تاعینە واجب نابینێ لەو لای لەو لای بێوەژنانە وەردەگرێ بێوە پیاوانە وەردەگرێ دوو لە ڕووتان ئەم هەموو معاش و پارەیە هیچ چیشی کە حەق خۆی پێنەدا حەرامە تەبعان ئەمە بەس پارەی دەستکەوێ گوێی لێ نییە ئەوانە بوون بە بەندەی پوڵ و پارە بۆیە کە وەک عەلی شەریعەتی دەڵێ جارا خەڵکی دەوڵەمەندەکان و دەسەڵاتدارەکان دەچوون لە مەدانێ بۆ خۆیان عەبد و کۆیلان هەڵدەبژارد و دەیان کڕی بەڵام ئێستا فەقیرەکان و عەبدە خەڵکەکە بۆ خۆی دەسەڵاتدار و دەوڵەمەندەکە هەڵدەبژێری و خۆی دەکا بە کۆیلەی ئەو ئەها شتەکە عەکس بۆتەوە سەرنجتان داوە و هەروەها هەر لە پێناوی پارە چەندین خەڵکانی خوێندەوار دەبینی لە ژێر دەستی خەڵکی نەخوێندەواردایە چەندین مهندس و ئەندازیارت بینیوە کە زانیوێتی ئەو نەخشەیە و ئەو کارە نابەجێیە بەڵام نەیتوانێەوە لە قسەی مقاولێکی نەخوێندەوار دەرچێ چونکە پارەیەکی زۆری لێ وەردەگرێت چەندین ماسەر و دکتۆرات بینیوە لە بەردەستی کابرایەکی حیزبی نەخوێندەواری نەشارەزادە زەلیل و داماوە ئەی ئەو ماسەر و دکتۆرات بۆ چ خوێندۆ کاکە بۆیشی پێ ناکەیت والله ئاخر پارەکە دەبڕێ بەخوا ناچاریە دەڵێن چی باشە وە هەروەها چەندین زانا و دانا دەبینین چەندین مەلات بینیوە چۆ بۆ لای مەسولێک کە ئەو مەسولە نەکرد بڕای بە مەلا نییە بڕای بە دینی مەلاش نییە بۆ تۆزێ موچە و خەڵات و عەرزە و فڵان و فیسار و تاعینات قوربان قوربانی بۆ کردووە ئەمانە هەمووی لە پێناوی پوڵ و پارەیە خۆیان کردو بە کۆیلەی دینار و درهم بۆیە پێغەمبەر گیان بە قوربانی بم فەرموویەتی تەعیس عەبد الدیناری و درهم ڕسوایە پوچە هیچە بەندەی دینار و درهم کابرا تەماشاکەی مدیرە وەزیرە ئەندام پەرلەمانە دەڵێ کاکە ئەو شتە ناهەقە خیانەتە گەندەڵە نابەجێیە دەڵێ وەڵڵاهی دەزانم وایە بەڵام بەو خوای دەسەڵات نییە ئەرێ کاکە خۆ دەسەڵاتت هەیە شەقە لە کورسیەکە هەڵدەی و بێی لە ماڵەوە بە معەزەز و مکەڕەم دابنیشی نەفسی خۆت مرتاح کەی بەڵام بەس لە بەرەوەی چاو لەوەی بێ دوێ سفەینە خانانشین بکرێ بۆ کۆڵێ پارە خۆ تووشی حەرام و گوناه و تاوان بکەی بێنە بیکەرە ناو ئاغەڵەمەڕێکەوە و لە ئێوارەوە هەتا بانی لەوێدا بن یەکولانی و یەفتەریسانی بخۆن و دڕندایەتی بکەن گورگ بۆ خۆی بە تەماعە هەتاوەکو حەیوانێک دەخوات دەیان بریندار دەکا و دەخنچێنێ بێنە ئەو گورگەی بێنە بیخرا ئەو ئاغەڵە مەڕەوە ئەو پارسە مەڕەوە هیچی دێڵێ بێگومان هیچی نایەڕە جا ڕیشتەکان دەزانن گورگ چەند بە تەماع و چەند ئازایە دەی دەفەرمێ ئەوانەش کەوا نە ئیمانی تیا دێڵن نە ئەخلاقی تیا دێڵن نە حەیا حورمەتی تیا دێڵن ئەها دەڵێ ئەوەی لە پارە نزیک بێتەوە ڕەوشتی بەرزی بیرەچێتەوە ئەها دنیای مادەگەرایی مادەچی لەو خەڵکە کرد ئەها خزمەتی و کەسایەتی و سۆز و خۆشەویستی نەهێشت ئەمە مەسەلەکە چییە هەمووی ئەوانەن کەوا بەو هۆیەوە بوون بە بەندەی دینار و درهەم و دۆلار و هەروەها جۆرێش کە لە کۆیلایەتی وتمان یەکەمیان ستەمی ستەمکار دووەمینیان کۆیلایەتی دینار و درهەم سێمینیشیان کۆیلەی حیزبایەتی ئێمە ناڵێن حیزبایەتی خراپە و دژی حیزبایەتی قسە ناکەین بەڵام ئەو حیزبایەتی کە تەعەسوبت بۆی هەبێت کە دەمارگیریت بۆی هەبێت بزانی و نەزانی بە جۆرێ لە جۆرەکان ئەویش کۆیلایەتیە مەسەلەن ئەگەر لە سەرووی لە سەرێوە تەوجیهاتێک هات لە حیزب فەرمووی بڕیارماندا هەموومان کاکە ماس ڕەشە پیاو لێ لەو حیزبە بڵێ ماس سپیە ئەوەی بڵێ سپیە دەڵێ ئەوە تۆ خەدمایلی ئەوە تۆ عایدی فڵان کەسی معاشەکەشی دەبرن و خوابزانە چی لێکەن ئێ کاکە ماس سپیە نەخێر ئەمری حیزبە هەر ماس ڕەشە ئەوەش بۆ خۆی جۆرێکە لە کۆیلایەتی چونکە بە چاوی خۆی نابینێ بە عەقڵی خۆی بیر ناکاتەوە چونکە کۆنترۆڵ کراوە کۆنترۆڵەکەی بەدەستی خۆیەوە نییە ئەینا ئەگەر حیزبایەتیەک بۆ کۆکردنەوەی خەڵک بێت و لە خزمەتی خەڵکدا بێت و بۆ خزمەتی شتێکی باش بێت بە شێوەیەک لە شێوەکان ڕێگە پێدراوە و هەروەها لە کۆیلایەتی سەردەم حەز و ئارەزوو خەڵکانێک هەیە بۆتە کۆیلەی شەهوەت و حەز و ئارەزوو بۆتە کۆیلەی مۆدێل بە تابەتی گەنجەکانمان وەڵام مۆدێلی ئەوێ دەبێت ڕشمان ئاوا بێ نینۆکەکەمان ئاوا درێژ بێ ملیوانە بازنە چی قۆندەرە بە تایبەتی ئافرەت زۆر جێگەی بەزەییە ئافرەت کراوە بە بەندەی مۆدێل پانتۆڵێکی تەرسک لە پێ دەکا نازانی لە ماڵە چۆن لە پێی دەکا قۆندەرێکی زۆر نوباریک و بەرز ناتوانێ هەنگاوەکانی هەڵێنێتەوە جێگەی بەزەییە ئەگەر تێشی لەبەر بۆوە بە مناڵێک دەڵێت خوا زەحمەت لە ئەو شتە مێدەرەوە چونکە ناتوانێت قاچەکانی بنوشتێنێتەوە هەڵیگرێتەوە ئەوە لە پێناوی چی خوشکە بەڕێزەکەم خۆت والێ دەکەی بۆ چێ خۆت والێ دەکەی ئێوارەش کە هاتەوە بەهۆی قۆندەرەکانیەوە فەقەرات و ئینزیلاق و پشتی دێشێ ئەوجا ڕدەمارەکانی ڕان و قاچەکانی هەر هەمووی هەلا هەلا بووە ئەوە چییە دەڵی گزرەی بڕیوە بۆ چێ خۆت وانێ دەکەی خۆت دەکەی بە بووکە شوشە یاری مناڵان خەڵکانی نەفس نزم و چاوچنۆک خۆت بۆ ئەوان وانێ دەکەی ئەمە بەڕاستی ئەمە ئەمانە بەندایەتیە بەڵام بەندەی مۆدێلە و هەروەها جۆرێشکەش تەماشا دەکەی خەڵکانێک هەیە مۆدێلەکەی وایە کچەکەی خۆشی لێ دەکا کچی فەقیر با بۆ فەقیر بێ کچی فەقیر مەدەن بە دەوڵەمەند بە چاوی شوب سەیریەکە هیوا هەیە بۆ پارە بۆ قومار بۆ شتێک کچەکەی داوە فرۆشتویەتی ئەی شیربایی بۆ حەرامە کابرا دەڵم نەو کچم کڕیوە لەبەرەوە دەبێتە عەبد و بەندەی ئەو کەسە بۆیە شریعەتی ئیسلام شیربایی حەرام کردووە وە هەروەها بەڕێزانم ئینسان گەر لە کۆیلایەتی سەردەم تەماشاکەین بێجگە لەوانەش کۆیلەی دیاری جاری وا کە دیارێکت بۆ دێنن شتێکت بۆ دێنن تۆ دەبی بە کۆیلی ئەوە چاوبەرە ژێر دەبی دەبێت دوایە گەر ئیشێکی پێت بوو دەبێت ئەو ئیشەی بۆ بکەیت بە تایبەتی هەتا بکرێ مەلا و مەسئول دیاری وەرنەگرن چونکە دوایی تێدا شەرمەزار دەبن دەڵێ وەڵای ڕۆژی ئەوە بۆ هێناوم دەبێت فەتواکەی بۆ بگۆڕی دەبێت پینۆپەڕۆی بۆ بکەیت مەسولەکەش دڵە وڵای فڵان کەس دیاری بۆ هێناوم دەبێ ئیلا بۆی تاعین کەم بەخوا ئەوەندە ئیشەی پێم بووە ڕۆژێکی جیسچێک حیوانێکی بۆ هێناوم ئەوەندە گەڵای بۆ هێناوم بۆی هەتا بکرێ مەلا و مەسئول دیاری وەرنەگرن چکە دەبنە بەندەی دیاریەکە چاوبەرە ژێر دەبن پێغمبەر جان بە قوربانی مفەرموویەتی بئس العلماء بباب الامراء خراپترین مەلا و زانا ئەوانن کە لە بەردەمی ماڵە مەسولەکاندا دێن و دەچن بەڵام چاکترین مەسولەوەی لە خزمەت مامۆستادا بێ عیلمی لێوە بگرێت چونکە ئەو مەلا بۆ دەچێ بۆیە چاوشۆڕ دەبێت عەرزەوە دەڵێ عەرزەم دەوێت کوڕم بۆ تاعین کە بۆم نەقڵ کە ئەوەی کە ئەوەی کە ئەوەی کە بەڵام بۆ بە عیزەتەوە نەژیم بۆ بە حرمەتەوە بۆ سەر بەخۆ نەبم بۆ خۆم کۆیلەکەم بۆ خۆم چاوشۆڕی ئەم ئەو کەم و هەروەها زۆرشکە لە کۆیلایەتی ئەوەی لە نظامی عسکەریە کە سەربازەکە بە زابتەکە دەڵێ سەیدی ئەوە زۆرەکە لە کۆیلایەتی وشەی سەید لە قورئاندا دوو جار هاتووە یەکیان بۆ حەزرەتی یەحیا سەیدە و حەسوڕە یعنی وشەی سەید یعنی بەڕێز یعنی ڕێزدار خۆزگە بیریان لەوە بکردایەوە ئەوانەی لایەنە پەیوەندیدارەکان ئەو وشەی سەیدیان دەگۆڕی کە ئێستان پێڵم بەڵێ گەورەم لا لا عەزا بەڵێ گەورەم لە باتی ئەوەی بڵە بەڵێ گەورەم بیوتا بەڵێ بەڕێزم بەڵێ ڕێزدار ئەو گوشیان بەکارهێنا بە چونکە خەڵکانێک کە تۆ پێی دەڵێ بەڵێ گەورەم خەڵکانێک کە دینی نیە جاری وا هەیە جاری وایە خوا ناناسێ و پێغەمبەر صلی الله فەرموویەتی لا تقولوا للمنافق سیدی بە خەڵکی منافق مەڵێن سیدی مەڵێ گەورەم چونکە وا هەیە ئەگەر ئەوەندەی بەزافتەکە دەڵێ بەڵێ گەورەم لەبەر معاشەکەی ئەگەر ئەوەندە بە دایک و بابی بڵێ گەورەم لە خزمەتیان دابێت باشی مسۆگەرە بەڵام جاری ئەوە سەر خواش ناناس بەڵام نظامی عسکری و ماشبی شەو ناچاری شەوا بکە لەبەرەوە خۆزگە لایەنە پەیوەندیدارەکان بیریان لەوە دەکردەوە لە جیاتی وشەی گەورەم وشەی ڕێزداریان بەکاردێنا بەڵێ بەڕێز ئەمەیان جا ئەمە ئێمە باسی کۆیلاتیمان کرد ئەمە هەمویان کۆیلاتی سەردەمن کە کۆیلەی دینار و درهەممان هەیە و هەروەها کۆیلەمان هەیە کۆیلەی حیزبایەتی کۆیلەی حەز و ئارەزوەکان و شەهەوات و کۆیلەی مۆدێل و هەروەها کۆیلەی چلێسی هیوا هەیە وەندە نەوسن بە دەوەتی هەموو شت بۆ دەکا عیزەتی نەفسی خۆی ناپارێزێ و هەروەها کۆیلەی دیاریشمان هەیە و و هەروەها سەیدیش جۆرێکە لە کۆیلایەتی بۆ ئەوەی وانە زانی کەوا کۆیلایەتی نەماوە کۆیلایەتی هەرماوە بەڵام ڕەنگەکەی گۆڕاوە دروشمەکەی گۆڕاوە شێوازەکەی گۆڕاوە جا پیا ئەو پیاوەیە عیزەت و حیا و حرمەتی خۆی بپارێزێ سەر بە خۆی خۆی بپارێزێ خۆتان مەکەن بە کۆیلەی کەس بە بەندەی کەس چونکە لە ئیسلامدا ئەناس و سەواسیەتون کە ئەسنان المشت خەڵکی یەکسانە وەکو دانەکانی شانە وەلەقەد کەڕەمنا بەنی ئادەم خوا دەفەرمێ ئێمە ڕێزمان لە بەنی ئادەم ناوە ئەی بەنی ئادەم تۆ بۆ خۆت بێڕێز دەکەی بۆ تۆزێشتی دنیایی کە دوایی هەر زەرەدشی لێ دەکەی ئەی ئیمانەکەت بۆ دەدۆڕێنی بۆچی بە خۆ داناچێەوە ئەو کەسە چی لە تۆ زیاترە کە تۆ خۆی خۆ دەکەی بە کۆیلەی ئەو بەڕاستی بەشی زۆری خەتای خۆمانە چونکە کوردەواری خۆمان دەڵێن مریشک خۆی خۆڵ نەکا بەسەری خۆیا کەس ناتوانێ خۆڵی بەسەرا بکا بەڕاستی لەم ڕۆژگارەیە کۆیلایەتی زۆرە بەڕاستی زلهێزەکان خەڵکێکی زۆریان کردو بە کۆیلە بەڕاستی ئەمڕۆ بە جۆرێکە کەوا ئەوەی لەگەڵ وان نەبێت دەخرێتە لستی ڕەشەوە بۆیە با ئێمە هەموو بە خۆمان دابچینەوە بزانین ئێمە تا چەند کۆیلەی بزانین ئەو دروشمانەی کە ئەوان بەرزیان کردوتەوە دروشمی مافی مرۆڤ و دیموکراسی و ئازادی و یەکسانی تەماشای عەمەلەکانیان کە بزانە چەند عەکسن بەڵام تەماشای مێژووی ئیسلام کە کە لە کاتێکدا ئازادی بۆ مرۆڤەکان هێنا ئەوەتا خەلیفە عومەر سزای کوڕی والی میسری داوە ئەوە تا هەموو ئاەت و حەدیسەکان ئەوە تا بەڵگە و دیکۆمێنتەکان تەماشاکەن ئازادی ڕاستەقینە تەنها لە ئیسلامدا بیبینە ئیسلام دژی کۆیلایەتیە دژی بەندایەتیە ئیسلام پێمان دەڵێ هەمووتان برابن تەبابن تەنها بەندەی خودابن چونکە لەسەر میدیاکان زۆر جار لەم لاولا جۆمان لێ دەبێ ئیسلام تۆمەتبار دەکەن وەڵا ئیسلام کۆیلایەتی هێناوە ئیسلام کۆیلایەتی دامەزراندووە نا بە پێچەوانەوە ئیسلام دژی کۆیلایەتیە قل هاتوا برهانکم ان کنتم صادقین ئەگەر ڕاست دەکەن بەڵگەیەک بێنن ئاەتێک بێنن فەرمودەیەک بێنن بەڵام هیچیان پێ نییە و تەنها تفەنگ بە تاریکیەوە دەنێن یان جاری وایە لە نەشارەزایی خۆیان لە خوای گەورە داواکاریم دەڵێن یا ڕەبی خوایە بە عیزەت و ئیسلام و ئیمانەوە بمانژێنی یا ڕەبی خوایە نەمانکەی بە بەندەی کەس خوایە هەر بەندەی تۆ بین یا ڕەب العالمین خوایە عاقبەتی هەموو لایەکمان بەخێر گێڕی خوایە ئاشتی و ئازادیمان لێ نەگری لەم کوردستانەدا خوایە تووشی شەڕ و هەرا و ئاژاوەمان نەکە یا ڕەب العالمین یا ڕەبی خوایە هەفتانە خەڵکانێک داوای دوعای خێرمان لێ دەکا ئێمەی گوناهبار یا ڕەبی خوایە تووشی خێریان کەی خوایە ئەوانەی نەخۆشیان شیفا بۆ نەخۆشەکانیان بنێری خوایە ئەو ماڵانی ئاژاوایان تێدا هەیە یا ڕەبی خوا شێتان لە ماڵیان دەرکەی خوایە ئەو خوشک و برانەی کە دانە مەزراوەن یا ڕەب العالمین ئاواتەکانیان بێنێجێ خوایە کوڕی چاچیان بەنسیب بکەی کچی چاچیان بەنسیب بکەی یا ڕەب العالمین یاڕەبی خوایە گەنجەکانمان لەسەر ئیمان و ئیسلام دامەزراو بکەی پیرەکانمان عاقیبەت خێر بکەی دایکان و خوشکانمان حیا و ناموسیان پارێزراو بکەی یاڕەبی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت قەڵەمی عەفو بێنی بەسەر تاوانەکانماندا لە گوناهی دایک و باوکمان خۆش بی لە گوناهی ئێمەش خۆش بی ادعوا الله وانتم موقنون بالإجابة